پەرتوخانەی شەپۆڵی دەنگی یەکێتی نابینایانی کوردستان دەستەی باڵا هەولێر کتێبی هێزی خۆشەویستی و لێبوردن نووسینی ئیبراهیم فەقێ وەرجێڕانی کارزان عزیز بابەت دەروونزانی تایپ وەرجێڕ لە بڵاوکراوەکانی خانەی چاپ و پەخشی ڕێنما نۆبەتی چاپ چاپی یەکەم بە تیراژی هزار داناو بە قەبارەی سە و دە لاپەڕە پێشەکی، گومان لەوەدا نییە کە ژیانی مرۆڤ بەبێ خۆشەویستی پایەماڵ نابێ و هیچ واتایەکی نابێ، چونکە خودای پەروەردگار بوونەوەرەکانی بە خۆشەویستی دروست کردووە و بە خۆشەویستیش فەرمانی پەرستنی پێداون و هەروەها بە خۆشەویستیش پاداشتی بەندە باش و چاکەخوازەکانی دەداتەوە بۆ ئەوەی کە بگەینە قۆناغی خۆشەویستی تەواو کامڵیش پێویستە سەرەتا و پێش هەر شتێکی دیکە بگەینە لێبوردنی تەواو کامڵ و لەوێشەوە بەرەو ئەوین کە بەرەو قۆناغی بەخشینمان دەبات چونکە تۆ ناتوانیت بەبێ خۆشەویستی ببەخشی و بەخشندە بیت و بەبێ لێبوردنیش ناتوانیت ئەوین و خۆشەویستی بکەیت و خۆشت بوێیت چونکە ئەم سێ بابەتە لێبوردن، خۆشەویستی، بەخشندەیی و بەخشی وابەستەی یەکترین، بەبێ دوانەکەی دیکەیان ناتوانیت بە یەکێکیان بگەی. لاپەڕەکانی ئەم کتێبەش دەربارەی ئەو سیستەمە سەیانەیە دەدوێت. چەند پرسیارێکی سەرسوڕمێ کارێکی چەوت و ناڕاستە مرۆڤ ئەزمونێک لە ڕابردوو بە هەمان هەستەکانیەوە بۆ داهاتوو وەربگرێت چونکە دەرەنجام یاسای کەڵەکەبوون بەرهەمدێ لەبەرەوەی ئەم کارە هێزێکی زیاتر بەو ئەزمونە دەدا و ئیدی هەستەکان زیاتر و زیاتر بەهێز دەبن ئەم پرسیارم لەلا هەیە زۆر سەرسامم دەکا بۆچی خەڵکی لە مانجی ڕەمەزاندا لێبوردەتر و چاکە خواسترن و هەمان مرۆڤ دەبینین لە کەسێکەوە دەگۆڕێ بۆ کەسێکی تر و کت و پڕ دەبێتە کەسێک حەزی لە چاکە خوازی و نزیک بوونەوەی لە خوددا؟ لێرەدا ڕووداوێکتان بۆ باز دەکەم لە مانجی ڕەمەزاندا لە قاهیرە بەسرم هات کاتێک کە لە نێو ئوتومبیلێکی تەکسیدا بووم ئوتومبیلێک بە خێرایی و بە جۆرێک لە هەڵەشەیی کە دەبووە مای ئەوەی ڕووداوێک بەسەر خۆی و بەسەر ئێمەشدا بێنێ بە تەنیشتماندا ڕەت بوو ئیتر شفێری تەکسیەکە بە بێزاری و تووڕەییەوە گوتی ئەگەرمانجی ڕەمەزان نەدەبوو نەمدەهێشت بڕوات و بەسەریەوە بچێ اینجا شفێری هەما ئوتومبیل دەستی بە زێدەڕۆیی لە هەڵەشەیی و درێژەدان بە جاڕسکردنما کرد شفێری تەکسیەکەش پێی وتم ئێستا ڕۆژوەکەی پێدەشکێنم منیش لە بەرخۆمەوە وتم ئێستا ڕۆژوەکەی پێدەشکێنی بەنیازە بیخوادیان بەتەمای چییە کاتێکم زانی شوێن ئۆتۆمبیلەکە کەوت ئیدی منیش پێم وت ئەوە چی دەکەی پێیوتم ئێستا تی دەسرەوێن و ڕۆژوەکەی ئەمڕۆم لە چیسخۆم دەدەم و پاشان تۆ دەگەینمە شوێنی خۆت بۆچی کەسێک کە تووشی نەخۆشیێک لە نەخۆشیەکان بووە یان زانیویەتی کە بەم زوانە دەمرێ دەگۆڕێ و دەبێتە کەسێکی ڕۆحانی ڕاستان پێ بڵێن من بۆ ئەوە ویستم دەربارەی ئەم بابەتە بدوێم تاوەکو شتێک کە لە نێو ناخمدا تێر بکەم مرۆڤ چۆن چۆنی دەتوانێت لەلایەنی ناوەچیەوە بێتە کەسێکی تەواو کامڵ و هاوسنگ هاوسەنجیش لێرەدا ئەمانەی لای خوارەوە دەگرێتەوە هاوسەنگی ڕوحانی و هاوسەنگی بیر و هاوسەنگی سۆزداری و هاوسەنگی جەستەی ئایا مرۆڤ دەتوانێت لە کەسی دیکەی جگە لە خۆی ببورێ هەندێک جار دەبینین کەسێک بە گوێرەی لۆژیک بیر دەکاتەوە و دەڵێ من مرۆڤێکی لێ بوردم بەڵام ئەگەر ڕابردوو بێنێتەوە یاد و بیر لە ئەزمونێکی دیاریکراو بکاتەوە دەبینێ کە هێشتا لە ڕووی دەرونیەوە ماندووی ئەو ئەزمونەیە لێرەدا من پێی دەڵێت ئەگەر تۆ هێشتا بێزار و ناڕەحەت بیت کاتێک کە ئەو ئەزمونە دێتەوە یادکەوە تە شتێکی ناسروشتی لە نێو ناخدا هەیە چونکە شتێکی سروشتیە کە هەموو مرۆڤێک لە ئێمە خاوەنی ڕابردوویەک بێت لێوان لێو بێ لەو ئەزمون و تاقیکردنەوانەی کە پڕ لە هەستن هەروە کارێکی چەوت و ناڕاستە مرۆڤ ئەزمونێک لە ڕابردوو بە هەمان هەستەکانیەوە بۆ داهاتوو وەربگرێت چونکە دەرەنجام یاسای کەڵەکەبوون وەرهەمدێ کە یاسایەکە لە یاساکانی عقلی ناوەوە و یاسای کەڵەکەبوونی ژوەتە مرۆڤ ئەزمونێک لە ڕابردووە وەردەگرێ و سەر لە نوێ بە هەمان هەستەکانی سەروەختی ڕوودانی ئەو ئەزمونە بیری لێ دەکاتەوە ئەمەش هێز و تینێکی پتر دەدا بەو ئەزمونە کە ئیدی هەستەکان زیاتر و زیاتر بەهێز دەبن پێویستە لەسەر مرۆڤ ئەمە بە ڕابردووی خۆی بڵێ لە ڕێگای ئەزمون و تاقیکردنەوەکانەوە زۆرت لێوە فێربووم بەڵام هەستەکان بۆ خۆت جێدەهێڵم و هەرگیز لەگەڵ خۆمدا نایەن بم بۆ داهاتوو چونکە وزەی مرۆڤ لە بەردەم ئەم دووڕیانەدایە یان ئەوەتا ئەو وزەیە وا لە مرۆڤ دەکا کە ئامانجەکانی بهێنێتە دی یان ئەوەتا ئەو وزەیە مرۆڤ دەگەێنێتە قۆناغێک کە دواتر مرۆڤەکە لە گەیشتن بەو قۆناغا پەشیمان دەبێت هەروە پێویستە مرۆڤ بە چاکی بیر لەو زانیاریانە بکاتەوە کە دەیانکاتە خۆراکی ئەقلی خۆی چونکە تۆ کاتێک کەنان دەخۆی باشترین خواردن هەڵدەبژێری بۆ ئەوەی بیکەیتە خۆراکی جەستەت کەواتە بۆچی باشترین ئەو زانیاری و بیر و ئایدیانەش هەڵنابژێری بە خۆراک بۆ ئەقلت ئەرچی کردەی پێویستە لە سەرت کاتی خۆت لە پەشیمان بوون لەوەی کە لە کیست چوو بە فیڕۆ نەدەی بەڵکو ئەو زەیە ئاراستەی بابەتێک بکە کە لە ئێستا و لە ئایندەتدا کەڵکی لێوەربگریت پلانی سێلایەنە لێبوردن خۆشەویستی بەخشندەی بۆی بگەینە قۆناغی خۆشەویستی تەواو کامل پێویستە سەرەتا و پێش هەر شتێکی دیکە بگەینە لێبوردنی تەواو کامل و لەوێشەوە بەرەو ئەوین و دواتر دەگەینە قۆناغی بەخشین چونکە تۆ بەبێ خۆشەویستی ناتانی ببەخشی و بەبێ لێبوردنیش ناتانی خۆشەویستی بکەی و خۆشت بوێت لەبەر ئەوەی ئەم سێ بابەتە لێبوردن خۆشەویستی بەخشین وابەستەی یەکترین و بەبێ دوانەکەی دیکەیان ناتوانیت بەیەکێکیان بگەیت یەکەم لێبوردن لێبوردن شتێکە مرۆڤ بە ئاسانی فێری دەبێ بەڵام جێبەجێکردنی قرس و گرانە پێویستە لەسەر مرۆڤ کە بە قۆناغی لێبوردندا تێپەڕێت ئەو قۆناغەش لێبوردنی لۆژیکی و لێبوردنی سۆزداری دەگرێتەوە واتە مرۆڤ هەرچەندێک بیر لە کەسێک بکاتەوە کە پێشتر لی تووڕە بووە هیوا و خێر و چاکەی بۆ دەخوازێت چونکە ئاسانتر و باشتر وایە لی ببورێ و دواتر خدای پەروەردگار پاداشتت دەداتەوە لەبەرەوەی ئێمە لە نێو ئەم دنیاەدا کاتمان نییە بۆ پەژارە و بێزاری و تووڕەبوون لە کەسێکی دیاریکراو یاخود لە هەڵوێستێکی دەستنیشان کراو جا گەر لە کەسێک تووڕە بووی ئەوە وزەی خۆت لە تووڕەیی و بێزاری و پەژارەدا بە فیڕۆ مەدە بەڵکو چاکتر وایە لێی ببووری هەر بۆیە بۆ کەسێک کە بێزار و تووڕەت دەکا چەپچێک لە وزە بنێرە چونکە وزەی مرۆڤ ئەگەر بگاتە وڵاتێک بۆ ماوەی هەفتەیەکی تەواو ڕووناکی دەکاتەوە ئەو وزەیە وزەیەکی بێشمارە خدا بە تۆی بەخشیوە و بەرامبەرە بە پتر لە هشتا ملیار دلار لەبەر ئەوەی ژیان کورتە و دووبارە نابێتەوە ئەوەش بزانە کە تەنها ژیانێکە و پرۆڤەی نییە بەڵکو ژیانێکی ڕاستەقینەیە و دووبارە نابێتەوە و ئەگەر کۆتایی هات جارێکی دی ناگەڕێتەوە هەر بۆیە پێویستە هەموو ساتێک لە ژیانت بە جۆرێک بەکاربێنی وەک ئەوەی دوایین سات بێت لە ژیانتدا چونکە تۆ هەرگیز بە زیندوی لەم ژیانە ناچیتە دەرەوە لێبوردن شتێکە مرۆڤ بە ئاسانی فێری دەبێت بەڵام جێبەجێکردنی قۆرس و گرانە لێرەدا ئەم بەسەرهاتە دەگێڕمەوە دوو پیاوی ئاینی خەڵکی چین لە شەقامێک دەپەڕینەوە و لەو کاتەدا پیرێژنەک دەپەڕیەوە ئیتر لە کاتی پەڕینەوەکەیدا کەوت و یەکێک لە دوو پیاوە ئاینەکە بە خێرایی چوو بە پیر پیرێژنەکەەوە و هەڵی گرت و پەڕاندیەوە ئەو بەرشەقامەکە لە پاش تێپەڕبوونی دوو کاژمێر ئەو پیاوە ئاینیان کە نەچوو بە پیر پیرێژنەکەوە بۆ ئەوەی یارمەتی بدات گوتی چۆن ئەو خانمە تەڵگرت لە کاتێکدا کە ئێمە بۆمان نییە دەستمان بەردەستی ئافرەتان بکەوێت چی وای لێکردی لە ئەستۆی خۆتی بگری هاوڕێکەشی وەڵامی دایەوە و پێی گوت من بەکردەوە لە ئەستۆی خۆمم داگرتە خوارەوە بەڵام تۆ هێشتا بە کۆڵتەوەی بۆچی ئەو شتانە هەڵدەگرین کە لە ناخماندا بێزارمان دەکەن و لە ئەستۆماندان بۆچی ئەگەر دەربارەی شتێک قسە بکەین کە چەند ساڵێکی بەسەردا ڕۆیشت بێ بە جۆرێک قسەی لەبارەوە دەکەین وەک ئەوەی ئێستا ڕوویدابێ ئیدی جارێکی دی تووڕەیی و بێزاری دەردەبڕینەوە بۆچی لەمە و لەوە بێزار و جاڕز دەبین لە بیرمە کاتێک منداڵ بووم لە سەتای ڕۆژەکانی مانجی ڕەمەزاندا باوکم لە مانجی ڕەمەزاندا زۆر دەگۆڕا و ئەوە بوو برا گەورەکەم پێیوت پارەم دەرێ ئەو دەمە داوای دە جنەیهی دەکرد و ئەمەش بۆ ئەو کاتە بڕە پارەیەکی زۆر بوو باوکیشم لە وڵام دەپیوت ڕاوەستە هەتا مانجی ڕەمەزان تەواو دەبێ براکەشم پێیوت کەواتە لە پارەکەی خۆم دەردەێنم لەم کاتەدا باوکم بێدەنگ بوو هیچ وڵامی نەدایەوە بۆ یەکەم ڕۆژی جەژن یەکەم کار کە باوکم کردی ئەوە بوو لە براکەمی دا چونکە پێی وت لە پارەکەی خۆم دەردەێنم سیر لەوەدای باوکم نزیکەی 28 ڕۆژ ئەو قسەی لەگەڵ خۆیدا هەڵگرت و هێشتیەوە ئەرچی کردەیی بۆ ئەو کەسێک کە بێزار و تووڕەت دەکات چەپچێک لە وزەی پۆزەتیفی خۆت بنێرە لەو ڕێگایەوە کە لە هەموو ئەو کەسانە ببووری و ببەخشی کە زۆڵمیان لێ کردووی یاخود خراپەیان دەرهەقت کردووە جا ئایا تۆ دەتوانانی ئەو کارە بکەیت؟ چەشنەکانی خود، هەموو مرۆڤێک لە نێو ناخیدا خودێکی ساختە و یەکێکی ڕاستەقینەی هەیە. بۆ ئەوەی کە بگەینە قۆناغی لێبوردنیش پێویستە بە چەشنەکانی خود ئاشنابین یەکەم خودی ساختە ئەم خوددا خودی خوارەوەی چونکە خودی ساختە ئەو خودەیە کە ترس و سەرزەنشت و قین و زۆم واتە غیرە و بەراوردی لە خۆگرتووە هەروا تووڕەی و ناکۆچی و درۆ و بوختان و ڕکابەری لە خۆگرتووە ئیدی ئەم خوددا خاوەنەکەی دەگەێنێتە قۆناغی چینە و قین و پاشان لە خۆبایی بوون خودی ساختە پڕەتی لە گوشاری دەرونی و خاوەنەکەی دەگەیەنێتە هەستکردن بە تەنهایی و نیگەرانی و سەرگەردانی و ناهومێت بوون و بدبختی هەروە خاوەنەکەی دەگەیەنێتە ئەوەی کە لە نێو ڕابردوودا بژی یاخود لە ئایندەدا بژی لە هەردوو بارەکەشدا ئەو مرۆڤە دەگاتە قۆناغی خراپەی ناوەچی کە ئەویش دوورکەوتنەوەیە لە خودای پەروەردگار لێرەدا بەسەرهاتێکی ئەندێشەییتان بۆ دەگێڕم و ئەویش ئەوەیە شەیتان ویستی لە ئیشەکەی خانەنشین بێ هەر بۆیە مەزادێکی ڕاگەیاند و هەموو شتە خراپەکانی لە نمونەی تووڕەیی و چینە و زینا و درۆی تێدادانە اینجا گومانی هێنا و نرخی ملیۆنێک دۆلاری لەسەردانە شەیتانەکانیش لێیان پرسی وتیان بۆچی نرخی گومان هێندە بەرز و گرانە ئەویش وڵامی نەدانەوە تاکو و شەیتانێکی بچووک کە پەرۆشی خراپە بوو هات بۆ لای و پێداگری لە شەیتانی گەورە کرد بۆ ئەوەی بە نهێنی بەرزی نرخی گومان ئاشنای بکات شەیتانی گەورەش پێیوت چونکە گومان یەکێکە لە هۆکارە سەرەکیەکانی شکست و سەرنەکەوتن لە ژیاندا و ئەگەر مرۆڤ زۆر لە نێو گوماندا قوڵ بێتەوە ئەوە ئەو مرۆڤە سەرگەردان دەبێت جاگەر کەسێک لە خۆی بە گومان بوو ئەوە زۆر شەکەت دەبێت نمونەش بۆ ئەمە کاتێک کە کەسێک تەماشات دەکات و پێت دەڵێ ئەوە چییە بە شێوەتدا نەخۆش دیاری ئەو دەما هەستی ئەوەت لەلا دروست دەکات کە تۆ بەکردەوە نەخۆشیت چونکە وای لێکردی لە خۆت بکەویتە گومانەوە لێرەدا بەسەرهاتێکی ڕاستەقینەتان بۆ دەگێڕمەوە کە بەڵگەیە بۆ ئەوەی کە گومان ئەگەر زەفەر بە مرۆڤ بە دووچاری ناهومێت بوونی دەکات بەسەر هاتەکەش ئەوەی خانمێ قژی بە شێوازێکی دیاریکرا و کورتکردەوە و هەستی دەکرد کە قژی بەو جۆرە بڕینە زۆر جوانە تا ئەو کاتەی خاتونێکی هاوڕێ هات و بۆ لای و پێی گوت ئەوە چیت لە قژت کردووە شێوە زۆر ناشرین و خراپ بووە تۆ پێشتر جوانتر بوویت ئیتر ئەو خانمە تووشی ناهومێدی بوو لە خواردن دوور کەوتەوە ئەمە هەمووی لەبەر ئەوەی بەخۆی کەوتە گومانەوە دوم خودی ڕاستەقینە ئەمیش ئەو خودە بڵندەیە کە مرۆڤ هەموو ڕۆژێک و لە کاتێکەوە بۆ کاتێکی دیکە پێی دەگات لەنێو ئەو شتانەدا کە خودی ڕاستەقینە لە خۆی دەگرێ لێبوردنە کە دواتر خۆشەویستی لێ دەکەوێتەوە و کە سۆز و پاشان بەخشین و ئەوجا قۆناغی پەیوەندی گرتن لەگەڵ کەسانی تر و ئینجا تێکۆشان لە پێناوی خوددا و پاشان تێکۆشانی ئەوەی بە شوێندا دێ کە لەسەر ژیانت بەردەوام بی تا دەگەیتە متمانە و لێ گەیشتن لەگەڵ ئەوانی دی و دەگەیتە خاچێتی و فێربوون و خۆڕاگری و ڕازگۆی هەموو ئەم بابەتە پۆزەتیفانەش خوا لە خاوەنی ئەو خودە دەکەن بگاتە پشوویەکی دەرونی و ئارامیەکی دەروونی کە بابەتێکە گەیشتن پێی هەروە ئاسان نییە ئەندێشە و خەیاڵ و هێمن شتێکە هەمووان هەوڵی بۆ دەدەن چونکەوا لە خاوەنەکەی دەکا خۆی بەو جۆرەی کە هەیە قبول بکە هەروەها دادوەری مرۆڤیشە بۆ قۆناغی دانایی و بەختیاری کەوا دەکا مرۆڤ لە ئێستادا بژی نەک لە ڕابردوو نەک لە داهاتوودا ژیان بەسەر بەرێ بەڵکو لێرە لە ئێستا دەدەژی بە هەموو واتاکانی ئێستا دوجار دادوەر و جیاکەرەوەی قۆناغی خێر و چاکەشە کە تێیدا مرۆڤ لە خدای پەروەردگار نزیک دەبێتەوە هەموو مرۆڤێکیش لە کاتێکەوە بۆ کاتێکی دی هەست بە خودی ساختە و خودی ڕاستەقینە دەکات ئەرچی کردەی هەوڵ بدە کە بۆ چوونەکانت دەربارەی خودی خۆت لەسەر بۆ چوونێکی خودی بنیات نرابێ نەک لە ڕێگای هەر وشەیەک لە وشانەی کە لە کەسی تری جگە لە خۆتەوە دەیان بیستیت چەند تێگەیشتنێکی چەوت دەربارەی لێبوردن هەل و مەرجەکان هەرچۆنێک بن بەگشتداچوونەوەکان هەرچۆنێک بن کارتێکەری دەرەکی هەرچۆنێک بێ پێویستە هەستت پۆزەتیف و باش بێت لێبوردن واتە لاوازی کەسانێک هەن دەڵێن لێبوردن واتە لاوازی ئەگەر خاوەنی ئەم بۆچوونە لە کەسێک تووڕەبوو دەڵێ قسەی لەگەڵ ناکەم بۆ ئەوەی بەلاوازم تێنەگە پێویستە لە پێشدا ئەو قسەم لەگەڵدا بکە ئەو جا منیش ئەو کاتە لی دەبور لێبوردن واتە کۆنتترۆلکردن هەندێک کەس بڕواان وایە لێبوردن دەرفەتی ئەوە بە ئەوی دی دەدا کە کۆنترۆلی کەسی لێبوردە بکات لێبوردن واتە قایل بوون بە سوکایەتی پێکردن لێبوردن واتە لە بیرکردنی ئەو کارە بە تەواوی و پاشان ڕاهتن لەسەر ئەو کارە لێبوردەیش دواتر ئەم دووشتەی لێ دەکەوێتەوە یەکەم زیادبوون و فرەبوونی هەستە نێگەتیفەکان چونکە کەسەکە چەندێک بیر لە کارەکە بکاتەوە هەستە نێگەتیفەکانی پتر دەبن لەبەر ئەوەی دەشێ لەگەڵ هاوڕێکەتدا بچیتە دەرەوە بۆ ئەوی کاتێکی خۆش بەسەربەرن بەڵام لە پاش ڕۆیشتنتان لە بۆ چوونتدا ناکۆک دەبن ئیدی کاتێک کە دەستان لە دەستی یەکدی دەبێتەوە و جیا دەبنەوە تۆ بە بێزاریەکەوە جێی دەهڵی چونکە ئەوە ئەو بوو کە بووە هۆکاری ئەم کات بە فیڕۆچوونە ئیدی بەدەم ڕێگاوە دەبینیت مێشک پشتیوانیت لێ دەکات و هەموو شتەکان شتە باشەکان لە نێو هاوڕێکەتدا دەسڕیتەوە و شتە خراپ و نێگەتیفەکان لەبارەیەوە گشتگیر دەکات و هەموو دۆسێ عقلیەکان دەربارەی ئەو هەر لە منداڵیەوە تاوەکو ئێستا دەکاتەوە بە هەموو شتە نێگەتیفەکانەوە ئیتر تۆ بە خوێنی سەری تینوو دەبی بەڵام هەر لەگەر بە تەلەفۆن پەیوەندی پێوە دەکا و پێیت دەڵێت ئێمە هاوڕێن و ئەمە ڕاست نییە ئەگەر من دەرهاقت هەڵم کردووە ئەوە داوای لێبردن لێ دەکەم خۆ دەزانی چەندم خۆش دەوێت ئیدی تۆش پێی دەڵێ ڕاست دەکەی من هەڵم ئیتر مێشک هەموو شتە خراپەکان لە بارەوە دەسڕێتەوە و پۆزەتیفەکان لە بارەوە گشتگیر دەکات تۆش پێی دەڵێ پێویستە بتبینم کاتێک کە دەچیت بۆ لای جارێکی دی تووڕەت دەکاتەوە و تۆش دەڵێ خەتای خۆمە دەبوو نەچوومایە بۆ لای هەموو ئەمانە هەستن چونکە هەستەکان سوتەمەنی کردارن و هەر بە هەستکردنی ڕووت کردار لەدایک دەبێت ئەرکی کردەیی، پلانێک بنووسە تێیدا ئامانجەکانت بۆ قۆناغی داهاتوو چۆنێتی هێنانەدی ئەو ئامانجانە تۆمار بکە و دەست بەجێ دەست بە جێبەجێکردنیان بکە. کەڵک و سوودەکانی لێبوردن ئەگەر مرۆڤ خاوەنی هاوسەنگێکی ڕۆحانی نەبێ ئەوە ئەو کاتە بیر لە خودی ساختەیان خودی نزم دەکاتەوە و ڕفتاری پێوە دەکا و بیرکردنەوەکەشی لە ڕێگای ئەو خودەوە بنیاد دەنێت ئەگەر مرۆڤ لێبوردە بوو ئەوە بیرکردنەوەکەی بە شێوەیەکی تەندروست دەبێ و خاوەنی هاوسەنگی دەبێت لەو هێزە ڕوحانیەدا کە هاوسەنگی ئەقلی لێ دێتە بەر هەموو ئەمەش هاوسەنگی هەستەکانی بە شوێندا دێ و دوجار بەوە دوایی دێ کە سەرلەبەری جەستە هاوسەنگ دەبێ و هاوسەنگێکی جەستەی دێتە ئاراوە. بەڵام ئەگەر مرۆڤ خاوەنی هاوسەنگێکی ڕوحانی نەبێ ئەوە ئەو کاتە بیر لە خودی ساختە یان خودی نزم دەکاتەوە و ڕفتاری پێوە دەکا و بیرکردنەوە کەشی لە ڕێگای ئەم خودەوە بنیاد دەنێ ڕاستیەک لە زانستی میتافیزیکادا هەیە دەڵێ مرۆڤ ئەگەر بە ڕێگایەکی تەندروست بیر بکاتەوە ئەوە بە ڕێگایەکی تەندروست قسە دەکات ئەگەر بە ڕێگایەکی تەندروستیش قسە بکە ئەوە بە ڕێگایەکی تەندروست ڕفتار دەکات ئەگەر بە ڕێگایەکی تەندروستیش ڕفتار بکە ئەوە کاردانەوە و پەرچەکردار هاوسەنگ دەبێ و ئەمەش هەستگەلی هاوسەنگی لێ دێتە بەرهەم نەک هەستگەلی خراپ ئەرکی کردەی هەوڵ بدە چاکسازی لە پەیوەندیت لەگەڵ خوادا بکەیت چونکە ئەم پەیوەندیە کاریگەریەکی گەورەی لەسەر تێک ڕای ڕوت و ئاقارەکانی ژیانت هەیە هەنگاوەکانی لێبوردن تەنها لە سەدا سێی خەڵکی لە جیهاندا دەزانن کت و مت چیان دەوێت و بەم پێەیە لە بەختیاری و خۆشیشدا دەژین یەکەم دەرک سەرەتا و پێش هەر شتێک پێویستە مرۆڤ دەرچی ئەوە بکە کە پێویستە لێبوردە بێ ئەم دەرکە سەدا پەنجای گۆڕانەکە پێک دێنێ چونکە دەرککردن بڕیاری گۆڕانی بە شوێندا دێ دوم کەڵک وەرگتن لە ئەزمون پێویستە لەسرت لە دوای هەر ئەزمونێک کە پێیدا تێدەپەڕی ئەم پرسیارە لە خۆت بکەیت چ کەڵک و سوودێکم لەو ئەزمونە وەرگرت جاگەر شتێکی تازە فێربووی پێویستە لەسرت بگەیتە خاڵی سێم کە ئەویش پارێزگاریکردنە لە لێهاتووی و کارامەیەکان سێم پارێزگاریکردن لە لێهاتووی و کاراماییەکان ئەگەر مرۆڤ توانی پارێزگاری لە ئەزمونونەکانی بکە ئەوە لەو ئەزمونونەدا شتێکی تازە و نوێ فێردەبێ و سەرنجام هەستگەلی نەرێی و نێگەتیف نامێنن ئەمەش سێمین هەنگاوە لە هەنگاوەکانی لێبوردن چوارم خۆڕزگارکردن لە دەست هەستگەلە خراپەکان پێنجەم کردار ئەمیش بڕیاری گۆڕان و ڕفتارکردە بە ڕێگایەکی تەندروست چونکە ئەو کاتە بیرکردنەوە و ڕەخت و ڕێک و پێک دەبێ و کت و مت دەزانی چیت دەوێت چونکە تەنها کەمتر لە سەداسی خەڵکی لە جیهاندا دەزانن کت و مت چیان دەوێ و لە خۆشیدا دەژین ئەوانە توانیویانە بگەنە قۆناغی ئازادبوونی هەستەکان و هەستگە لە نێگەتیف و خراپەکانیان نەماوە و فەوتاوە لەبەرەوەی ئەقلی مرۆڤ کاتێک کە بەرەو بیرۆکەیەکی نوێ چێش دەبێ ئەستەمە وەکو جاری جارانی لێبێتەوە بۆ نمونە دەبینین منداڵ هەوڵ دەدا و تێدەکۆشێ بۆ ئەوەی فێری گاگۆڵچێ بێ و پێ بگرێ بەڵام هەر لەگەڵ پێیگەر ئیدی دەبێتە کەسێکی جیاواز لە کەسەکەی جاران و فێری ڕاکردن دەبێ و لە جاران زۆر جودا و جیاواز دەبێت ئەرکی کردەیی پشت بەخوا ببەستە و دەستەوەستان مەبە بازنەکانی لێبوردن لە خۆت ببوورە پێویستە لەسرت لە پێشدا لە خۆت ببووری بۆ ئەوەی خودا لێت ببورێ پێویستە لەسرت داوا لە خدای پەروەردگار بکەیت کە لێت ببورێ و بەکردەوەش لێت دەبورێ چونکە خدا لە هەموو گوناهەکان دەبورێ ئەوجا پێویستە لەسرت لە خۆت ببووری خدای پەروەردگار دەڵێ وەقول ئەعملو فسەیە الله و عملەکو پێویستە لەسرت لە پێشدا لە خۆت ببووری بۆ ئەوەی خدا لێت ببووری لە قۆناغی لە خۆبردندا مرۆڤ دەگاتە ڕابردوو هەروەها دەگاتە ئەو هەڵە و چەوتیانەی کە بەدەستی ئەنقەست نەیکردوون ئیدی لەسەر ئەو هەڵانە لە خۆی دەبورێت من کەسێک دەناسم براکەی خۆی بینی وە بەبەر چاویەوە نقمی ئاو بووە بەڵام ئەو نەیتوانیوە بە فریایەوە بچێ چونکە مەلەی نەزانیوە ئەم لاوە هەمیشە دەیگوت لە پای ئەو ڕفتارم هەرگیز لە خۆم نابورم دەبوو شتێکم بۆ فریاکەوتنی براکەم بکردایە من خودی خۆشم دووچاری لە خۆنەبوردن بووم کاتێک کە هەواڵی مردنی دایکمم پێگەیشت و من لە ئوردن بووم دایکم بۆ من هەموو ژیان و تەمەنمی پێکدەهێنا ئیدی وتم دەگەڕێمەوە بۆ مسر بۆ ئەوی بیبینم پاشان وتم بۆچی بگەڕێمەوە لە کاتێک دەکا و بەڕاستی مردووە بۆ ئەوە بگەڕێمەوە کە جەنازەکەی ببینم ئیتر بڕیارمدا کە نەگەڕێمەوە سەفەری کە نەدام کرد لە پاش تێپەڕبوونی چەند ڕۆژێکی کەم هەستم بە پەشیمانی کرد و باشە بۆ چێ و کارم کرد بۆچی سەفرم نەکردتاوەکو ماڵاوایی لێ بکەم ئیدی گەیشتمە قۆناغێک کە نەمتوانی تێیدا لەسەر ئەو ڕفتارە لە خۆم ببوورم چونکە دەبوو سەفەر بکەم و جەنازەکەی ببینم لە دوای بیرکردنەوە بڕیارمدا بگەڕێمەوە بۆ میسر بۆ ئەوەی لەم هەڵوێستەدا لەگەڵ براکانم بم و ببمە هۆکارێک بۆ کەمکردنەوە لە باری گرانی ئەو شۆکە کە لەسەر شانیان کە هەڵبەتە لە خەم و پەژارێکی قوڵدا بوون چونکە دوایین سات و ساتی کۆچکردنەکەیان بینی ئیدی بەکردەوە گەڕامەوە بۆ میسر و خانەوادەکەم لە دەورم کۆبوو و ئەو فەرموودەی پێغەمبەر درودی خوای لەسەر بیان بیرخستمەوە کە دەڵێ بە کۆچکردنی دایک پەریەک لە ئاسمانەوە بانگ دەکات و دەڵێ ئەو کەسە مرد کە ئێمە لە پێناویدا ڕێزمان لێدەنای منیش پێم وتن ئەوە خدایە کە بەهۆی دایکمەوە ڕێزی لێنام و زیندووە و نامرێ و پشتیوان بەخوا لە دنیاشدا ڕێزم لێ دەنێ ئیدی ئەو وەڵامەم بۆ خانەوادەکەم سروشێک بوو لە لایەنی خدای پەروەردگارەوە بۆ من ئەو وەڵامە لە خەمەکەی ئەوانی کەم کردەوە ئیدی دەستمان کرد بە بیرکردنەوە لەوەی چۆن شتێکی باش بۆ دایکمان بکەین کە سوودی لێوەربگرێ ئەوە بوو خێر و بێر و نزایەکی هێندە زۆرمان بۆ کرد هەندێک لە خەڵکی پێیان وتین خۆزگەنەوەی وەکو ئێوەمان دەبوو لە کاتێک دەکا من و براکانم دانیشتبوون و باسی چاکەی دایکمان دەکرد پەیتا پەیتا دەستم بە لێبوردن لە خۆم کرد و ئەستۆی خۆمم لەو بارە گرانە سوک کرد کە هەڵم گرت بوو ئەرچی کردەی بابەت یاخود پرسێک بهێنەرە یادی خۆت کە تۆ خۆتی لەسەر سەرزەنش دەکەی و هەوڵ بدە لەو کارە ببووری کە لە تۆ وەشاوەتەوە. لە دایک و باوکت خۆش ببە. پێویستە لە سەرمان لە دایک و باوکمان ببورین و ئەوە بزانین کە ئەوان ئەو پەڕی توانا و تەقەلای خۆیان خستۆتە کار بۆ ئەوەی گۆش و پەروەردەمان بکەن و وابکەن کە لە ئەوان باشتر و چاکتر بین. پێویستە لە سەرت لە دایک و باوکت ببوری. لە پای ئەو هەڵانەی کە ڕەنگە لە کاتی گۆشکردنی تۆدا تێی کەوتبن و پێویستە لەسرت ئەوە بزانی کە ئەو هەڵانەی ئەوان تێی کەوتون دەست ئەنقەست و بە مەبەست نەبووە من خەکانێکی زۆر دەناسم لە نێویاندا هەیە دەڵێ من هیچ ڕۆژێک لە ڕۆژان کوڕی باش و پسندی دایکم یاخود باوکم نەبووم کچێکیش دەناسم هەر جارێک کە باوکی چاوی پێی دەکەوێت پێی دەڵێ تۆ ماوی بەدبختیت بۆ من ئەو ڕۆژەی کە تۆ هاتیتە دنیاوە من لاقم شکاو لە پاش هەفتەیەکیش لەسەر کارەکەم دەرکرا منیش خۆم ڕۆژانە پێم دەوترا هەی سەک سار هەی کوڕی تا ئەوە بوو بەکردەوە وام خەیاڵ کرد کە من کوڕی باوکی خۆم نیم ئیدی لە دایکمم پرسی باوکم لەکوێ باوکیشم پیاوێک بوو نەیدەتانی بخوێنێتەوە و بنووسێ بەڵام لە سفرەوە دەستی پێکرد و خۆی فێرکرد و گەیشتە بڵندترین پۆستەکان و زۆر پەرۆشی ئەو بوو کە فێرمان بکە و لەسەر پابندبوون بە ئاینەکەمان گۆش و پەروەردەمان بکە لەبەرەوە پێویستە لە دایک و باوکمان خۆش بین و ئەوە بزانین کە ئەوان ئەو پەڕی توانە و تەقەلای خۆیان خستۆتە کار بۆ ئەوەی پەروەردەمان بکەن و وابکەن کە لە خۆیان باشتر بین هەروەها من هەڵوێستێکی باوکم لە یادە کە زۆر دڵڕق بوو لەگەڵمدا سەروەختێک کە بە تەمەەن منداڵیش نەبووم بەڵکو گەنجێک بووم و ئەو دە جنەیهی پێدان بۆ ئەوەی بۆی ورد کەمەوە ئیدی منیش لە دەی بەیانیەوە چوومە دەرەوە کاژمێر دەی ئێوارە هاتمەوە بۆ لای پێم وت وردەم دەست نەکەوت ئەویش تەمەشایەکی کردم و شەپازلەیەکی دا لە ڕوومەتم و لەسەر قالدرمەکان لە نهۆمی سێمەوە بۆ نهۆمی یەکەم بەری دامەوە خوارەوە ئیدی داخلی نەخۆشخانە کرام و لەشم لە چەند جێگایەکەوە شکان. هەروا لە بیرمە بۆ یەکەمین جار لە ڕووی باوکم هەڵگەڕامەوە پێم وت لەسەر ئەو کاری کە بەرامبەر من کردت بە درێژایی هەموو تەمەنم قینم لێت دەبێ و هەرگیز لێت خۆش نابم لە دوای تێپەڕبوونی چەند ساڵێک لە بەرخۆمەوە دەمگوت من لە باوکم خۆش بووم و نزان بۆ دەکرد بەڵام لە نێو ناخمدا شتێکی ناسروشتی هەبوو سەروەختێکیش کە بۆ یەکەمین جار لە ژیانمدا فێری پرۆگرامی زمانەوانی دەماری بووم توانیم ئەو ئەزمونەتەی پەڕێنم و هەڵوێستە باشەکانی باوکم بێتەوە یاد و بەکردەوە لەسەر ئەو هەڵوێستەی لی خۆش بم کە ماوەی پتر لە سی ساڵە نێو ناخی خۆمدا هەڵم گرت هەمان ڕۆژ ڕۆژی کەوتنم لە نەخۆشخانە باوکم سەردانی کردم و پێیوتم ئەوەی کە بەرامبرت کردم هەرگیز بە مەبەست و دەست ئەنقاز نەبوو نیازم تووڕەکردنت نەبوو من لەوە زیاترم نەدەزانی ئەوەش بزانە کە من زۆر زۆر تۆم خۆش دەوێت ئەرچی کردەی لە باوکو دایکت ببوورە لە پای هەر وەی و خراپەیەک کە لەلایەن ئەوان یاخود لەلایەن یەکێکیانەوە بەسەرت هاتوو لە منداڵەکانت خۆش بە پێویستە لە سەرمان لە منداڵەکانمان خۆش بین چونکە ئەوان لە زۆر باردا زۆرمان ماندوو دەکەن و لە هەموو قۆناغەکانی ژیانیاندا ماندوێتی بوونی دەبێت بەڵام پێویستە لەیان خۆش بین و بیان بەخشین هەمووان زۆر چاک ئەو ساردی و گەرمی و چەرمەسەریە ئاشنان کە دایک و باوک لە ساڵانی سەتای تەمەنی منداڵەکانیاندا بۆ منداڵەکانیانی دەچێژن لادما هاوڕەیەکم سەردانی پزیشکی کرد چونکە گوێسکەی کەتیرەی تێدا بوو پزیشکەکە پێیوت بۆچی کەتیرت کردوتە گوێسکەتەوە برادەرەکەشم پێوت من خۆم تێم نەکردووە بەڵکو کوڕە بچکۆڵانەکەم کە تەمەنی چوار ساڵانە ئەو کارەی کرد تەمەشای کرد من خەوتوم سەرنجی گوێچکەمی دابوو کە وەکو کونێک وایە ئیدی ویستی ئەو کونە بەهۆی کەتیرەوە پڕ بکاتەوە سوپاس بۆخوا کە لوتمی قەپات نەکردەنا ئێستا گیانم دەرچوو بوو اینجا پزیشکەکە پێیوت کەواتە وریای خۆت بە و جارێکی دیمەخەوە لە یادمە ڕۆژێک لە دەرگای ماڵەوە چوومە ژوورەوە تەماشام کرد نانسی کچم پارچەیەکی بە نرخ و گرانبەهای بەدەستەوە گرتووە نرخەکەی خۆی لە دههزار دلار دەدا ئیدی منیش بە هەموو کارەمایی و لێهاتوەکانمەوە ویستم خۆم بگەیەنمە پارچە گرانبەهاکە پێش ئەوەی بەری بداتە خوارەوە بیشکێنێ بەڵام مەخابن بەری دایە خوارەوە و شکاندی ئیدی منیش ویستم لە کچەکەم بدەم و وەکو پارچە گرانبەهاکە بیشکێنم بەڵام لەبەر خۆمە وتم کامیان بە نرخترن نانسییان پارچە گرانبەهاکە هەڵبەتە وڵامەکە ئەمە بوو کچەکەم ئەوجا چوومە سەرەوە بۆ هۆدەکەی خۆم و سەد دۆلاریەکم لەسەر مێزەکە دانابوو تەمەشام کرد کچەکەی ترم کە ناوی نەرمینە سەد دۆلاریەکەی گرتووە بەدەستیەوە کردوێتی بە چەند پارچەیەکی بچووکەوە و پاشان خستە نێو ئاوە و ئیدی منیش وتم پارچەیەکی گران بەها و سەد دۆلارێک لە ماوەی دەخولەکدا بەزەیم بە دایکاندا دەهاتەوە چونکە ڕەنجێکی زۆر لەگەڵ منداڵەکانیاندا دەدەن دەبینن خانم لە دوای هاوسەرگیری شێوەی دەگۆڕێ و زۆر سامناک دەبێ ئەگەر منداڵەکانی هەڵەیەکی زۆر بکەن لەبیر مەجارێکیان چوون بۆ لای هاوسەرەکەم شێوەیم زۆر بە سامناک بینی ئیدی هەستم کرد کەوتومەتە مەترسیەوە پێی وتم پێویستە لەسرت هەر ئێستا نانسی بکوژی منی شاگەشکە بووم چونکە ئەوەی کە دەکوژرێ نانسیە نەک من ئەوە بوو چوون بۆ لای نانسی تەماشام کرد قژ بە تەوقی سەریەوە نەماوە هەر بۆیە پێم وت ئەوە قژت چی بەسەر هاتوو چوو بۆ کوێ ئەویش دەستی کرد بە گریان و پێوتم نازانم پێم وت بیر بکەرەوە چوو بۆ کوێ بەدەم گریانەوە پێیوتم نازانم پێم وت ئایا بە درێژایی ڕۆژی ئەمڕۆ سرد لەگەڵ خۆتدا بوو ئاجێ هێشتی و چوو بۆ جەیەکی دیکە ئەویش هیچ وڵامی نەدامەوە هەر بۆیە پێم وت قژی خۆتت بڕی پێی وتم بەڵێ ئیدی جێم هێشت و چوون بۆ لای خوشکەکەی لە ژوورەکەی ئەو دیو تەمەشام کرد برۆکانی خۆی تاشیوە هەر بۆیە پێم وت دایە بەم شێوەیە تۆی بینیوە وتی نەخێر پێم وت کەواتە بۆ ماوەی دوو مانگ خۆت ونکە لەبەرەوە پێویستە لە منداڵەکانمان خۆش بین چونکە ئەوان لە هەموو بارێکدا و هەر لە منداڵی و لە قوتابخانە و لە سعیکردن و پاکردنەوەی ناوماڵدا زۆر ماماندوو دەکەن و لە هەموو قۆناغەکانی ژیانیاندا ماندویەتی دەبێت بەڵام پێویستە لە سەرمان لێیان خۆش بین بیان بووری تاکو ئەقلمان لە دەست نەدەین ئەرچی کردەیی پێویستە لەسرت لە پای ئەو کارانەی کە لێیان وەشاوەتەوە لە منداڵەکان و خۆش بیت و بیان بوریت لە ئەندامانی خێزانەکەت خۆش بە لەسەر لم نووسیم تۆ لە منتدا بۆ ئەوەی سەروەختێک کە با هەڵی کرد بیکوژێنێتەوە و لەبیرم بچێتەوە لەسەر بەرد نووسیم تۆ منت ڕزگار کرد بۆ ئەوەی هەرگیز نەسڕێتەوە و هەرگیز لەبیرم نەچێتەوە پێویستە لەسرت لە ئەندامانی خێزانەکەت خۆش بیت لە بیرمە دەستگیرانی خوشکە گەورەکەم لە ماڵمان بوو منیش بە خوشکەکەم گوت ئێستا کورسیت بۆ دەهێنم بۆ ئەوی دابنیش کاتێکە چون کورسەکەم بۆ هێنا بۆ ئەوەی دابنیشێ کورسەکەم جوولان ئیدی خوشکەکەم بە بەرچاوی دەستگیرانەکەیەوە کەوت و هەستایەوە و شوێنم کەوتاوەکو لێم بدا و منیش پێی پێدەکەنی ئەمێستا کاتێک ئەو هەڵویست و ڕووداوانە باز دەکەین پێکەوە پێدەکەنی لێرەدا بەسەرهاتی جووتە برایەکتان بۆ دەژێڕمەوە کە پێکەوە بە بیاباندا ڕێیان دەکرد ئیدی بەهۆی هەڵوێستێکەوە برا گەورەکە لە براکەی خۆی دەدا و برا بچووکەکە لەسەر لمی بیابانەکە دەنووسێ براکەم لێیدام پاشان درێژەیاندا بە ڕێگاکەیان و ڕۆیشتن لە ڕێگا برا بچووکەکە کەوتە نێو قومەوە و خەریک بوو نغرۆبێ ئیدی برا گەورەکەی بەپەلە بە هانایەوە چوو توانی ڕزگاری بکە ئیدی برا بچووکەکە لەسەر بەری بیابانەکە نووسی براکەم فریام کەوت و ڕزگاری کردم برا گەورەکە لە براکەی خۆی پرسی بۆچی لەسەر لەم نووسیت کە من لێم دایت و لەسەر بەرد نووسیت کە من فریاد کەوتم براکەی لە وڵام دەوتی لەسەر لەم نووسیم تۆ لە منتدا بۆ ئەوەی سەروەختێک کە باهڵی کرد بیکوژێنێتەوە لە بیرم بچێتەوە بەڵام کاتێک کە ڕزگارت کردم لەسەر بەرد نووسیم بۆ ئەوەی هەرگیز نەکوژێتەوە هەرگیز لە بیریشم نەچێتەوە ئەرکی کردەیی ئەگەر لە نێوان تۆ و یەکێک لە ئەندامانی خێزانەکەت ناکۆچی یاخود بەدحاڵی بوونێک هەیە پێویستە دەست بەجێ پەیوەندی نێوانتان باش بکەیت ئەوەش لە بیر نەچێ چاکەکەشیان ئەوەیانە کە بە ئاشتی دەست پێ دەکات لە خەڵکی خۆش بە مرۆڤ ناتوانێ هەر خۆی بە تەنها بژی لەبەر ئەوە دەبوو لەو کەسانەی دیکەی جگە لە خۆی کە خراپەیان بۆی هەبوو خۆش بێت و ببورێ لە بیرمە لە سەتای ژیانمدا بووم لە وتنەوەی وانە و کۆرسدا و پارەم نەبوو خانمێک لێچێک لە دەوڵەتەکانەوە لە تەلەفۆنی بۆ کردم و پێیوتم پ هزار دانە لە کاسێتەکانی تۆمان دەوێت منیش پێم وت لەو قسەی خۆ دڵنیای وتی بەڵێ پ هزار دانم دەوێت دروست چووم بۆ ئەوەی کاسێتەکان کۆپی بکەم خاوەنی تۆمارگاکە پێی وتم دڵنیای لەوەی کە دەتەوێت پ هزار دانە کۆپی بکەیت ئایا پارەی پێویستت هەیە بۆ ئەوە ئەوە بوو بە بەرچاوی خاوەن تۆمارگاکەەوە تەلەفۆنم بۆ ئەو خانمە کرد و ڕزامەندی خۆی لەسەر کۆپیکردنی دەربڕی و وتی لە ماوەی هەفتەیەکدا بڕە پارەکە حازر دەبێت ئیدی هەفتەیەک و دوان و سیان تێپەڕی و خانمەکە تەلەفۆنی نەکرد و دواتر هەواڵی ئەوەم زانی کە کۆچی دوایی کردووە و ئەوەش بەڵاو کارەساتێکی گەورە بوو بۆ من کە نەم دەتوانی بەرگەی بگرم ئیدی هەرچێکم هەبوو لە ماوەی هەفتەیەکدا فرۆشتم تاوەکو بتوانم بڕە پارەکە بدەم بە خاوەنی تۆمەرگاکە بۆ ماوەیەکی دوور و درێژ نەم دەتوانی لە پای ئەو کارەساتەی کە بەسەر منی داهێنا لەو خانمە خۆش ببم بەڵام دوجار لی خۆش بووم چونکە لەو کارەدا هیچ دەست و گوناهێکی نەبوو بەڵکو ئەوە خواست و ویستی قەدەر بوو ئەم وتەیە سەبارەت بە پەیوەندی نێوان مرۆڤ و ئەوانەی کە پەیوەندیان لەگەڵدا دەگرێ و کە ڕەنگە تووشی هەندێک سەر ئێشە و ماندوێتیشی بکەن لە نمونەی بەڕێوبەری کارگا یاخود کەسانی تری خاوەنکار ڕاستە و جێبەجێ دەبێت لەبەرەوە پێویستە لەسەر مرۆڤ بە شێوەیەکی ڕەها لێ ببورێ و هەمیشە بەهانە بۆ کەسانی دی بدۆزێتەوە ئەرکی کردەیی، لە کەسانی دیکە جگە لە خۆت ببوورە و ئەوە بزانە کە هەموو کەسێک خەوش و نەنجی خۆی هەیە لەبەرەوە خەڵکانی دی قبول بکە بۆ ئەوەی ئەوانیش تۆ قبول بکە. ستراتیژی لێبوردن کاتیەوە هاتووە کە لێبورین و وزەی ناوخۆییمان دابینکراو بێت. ستراتیژی لێبوردن یەکەم بیرکردنەوە لە کەس و ئەزمون، دووەم ئارامی و هێمنی تەواو، سێەم خەیاڵکردن و گەڕانەوە بۆ ڕابردوو، چوارەم نزا و لێبوردنی تەواوەتی. کاتی ئەوەش هاتووە کە لە یەکدی ببورین و وزەی ناوخۆییمان دابینکراو بێ لێبوردن پرسێکی یەجگار جوان و سەرنجڕاکێشە، بەڵام پێویستە لەسەر مرۆڤ بە ڕێگایەکی دروست و ڕاست فێری ببێ. باشترین وتە لە وتەکانی خی پەروەردگارە. دەمەوێت لێدوانەکەم دەربارەی لێبوردن بە وتەیەکی خدای پەروەردگار کۆتایی پێبێنم کە دەفەرموێ خدا لە هەموو گوناهەکان دەبورێ خدا بەخشندە و بە بەزەییە بالێرەدا هەڵوەستە لەسەر وشەی هەموو بکەین کە خدا لە هەموو شتێک دەبورێ و چەندین جار و کەڕەتی زۆر نەک تەنها جارێک لە مرۆڤ خۆش دەبێت وتەی پێغەمبەر درودی خی لەسەر بێ لە نێو فەرمودیەکی قوتسیدا کە دەفەرمێ ئەی بەندەکانم ئێوە شەو و ڕۆژ گوناه دەکەن و منیش لە هەموو گوناهەکان دەبورم جا ئێوە داوای بەخشینم بۆ بکەن تا منیش داوای بەخشینتان بۆ بکەم هەندێک وتە وەکو ئەم وتەیە گەر تۆ بە زەید بە کەم دەستدا نەهاتەوە کە نەیبوو گەر بە زەید بە هەژاردا نەهاتەوە کە کڕوزایەوە کەواتە چۆن تکای بەزەیی لە خوددا دەکەی پەروەردگار بەزەیی بەرامبەر کەسێک دەردەبڕێ کە بە بەزەیی بێ ئەرچی کردەیی ببوورە بەڵکو خودداش لە تۆ ببوورێ پوختەی باس دەربارەی لێبوردن ئەوە بزانە هەر شتێکی ناسروشتی کە بەسەر تۆدا دێ لە ڕاستیدا هۆکارەکەی بۆ ئەوە دەگەڕێتەوە کە لێبوردن لای تۆ بە دابین نەکراوی ماوەتەوە پێویستە لەسرد ئەو کارە بکەیت کە پێویستە لەسرد بیکەیت لەبەر ئەوە گوناه مەکە و ئەم و ئەو جاڕس و تووڕەمەکە و پاشان بچیت نوێژ و نزاب بکەی و داوا لە خوددا بکەیت لە گوناهەکانت خۆش بێت بەڵکو پێویستە لەسرد لە لایەنی ناوخۆییەوە خۆت بکەیتە کەسێکی بێگەرد و دواتر داوای لێبوردن لە خودای پەروەردگار بکەیت ئیدی بەو هۆیشەوە خوددا بۆ هەموو کارەکانت چاوی بەزەیی لەسرد دەبێت ئەوەش بزانە هەر شتێکی ناسروشتی کە بەسەر تۆدا دێت لە ڕاستیدا هۆکارەکەی بۆ ئەوە دەگەڕێتەوە کە لێبوردن لای تۆ بە دابین نەکراوی ماوەتەوە ئەوەشت لە یاد بێ کە پتر لە سەدانەوەتی دەوڵەمەندانی جیهان نەخۆشگەلی دەرونین چونکە تەنها کار بە وزەی سەرزەمینی دەکەن و وزەی ڕۆحانی و لێبوردنیان لەبیر چۆتەوە کەسێک دەناسم خاوەنی چاپخانەیە کە مانگانە 25 میلیۆن دلاری بۆ پەیدا دەکا بەڵام مرۆڤێکی بەختەوەر نییە و ڕۆژێک پێیوتم من لەو پەڕی بەدبختیدا دەژیم من لە ڕۆتینێکی بەردەوامدا ژیان بەسەر دەبم چونکە ئەو کارێکە ئەمڕۆ دیکەم سبەی نێژدەیکەم و دوێنێش کردوومە ئیدی من ئەوەم بۆ ساغ بۆ کە ئەو مرۆڤە وزە ڕوحانیەکەی زۆر لاوازە لەبەر ئەوەی وابەستەی خوددانە بەڵکو تەنها بەکارەکەی خۆیەوە سەرقاڵە و خدای لەبیر چۆتەوە و خودداش خۆی لەبیر بردۆتەوە ئیتر منیش پێم وت پێویستە بۆ لای وزەی ڕوحانی بگەڕێیتەوە ئەوە بوو منداڵێکی گرتە خۆی و چوو بۆ لای هاوسەرەکەی پێیوت من دەتگورم بۆ یەکەمین جاریش لە دوای بیست ساڵ لە ئێوارە جەم بوونێکی جوان و سەرنج ڕاکێشدا کە سەرتاپای گەرم و گوڕی و سۆزی خێزانی بوو لەگەڵ منداڵەکانیدا دانیشت ئیدی پەیتا پەیتا هەستی بە جوانیەکی ناوخۆیی کرد و دنیای بە شێوەیەکی جیاواز لە شێوەی پێشووی بینی و ئەوەی بۆ دەرکەوت کە لێبوردن و وزەی ڕۆحانی بناغەی هەموو پرس و بابەتەکانی ژیانە هەرچی سامان و کۆکردنەوەی پارەشە لە وزە سەرزەمینیەوە هەڵدەقولێن کە کەس بەرەو خوار دەبن بەڵام وزەی ڕۆحانی خاوەنەکەی بەرەو سەرەوە دەبن لەبەرەوە پێویستە لەسرد لە نێوان هەردوو وزەکەدا هاوسەنگ بیت تاوەکو خدای خۆت لەبیر نەچێتەوە و دەرحەق بە پەرستنی ئەو دەرحەق بە کەسانی تر کەم تەرخەم نەبی یاخود ژیانی پیشەی خۆت فەرامۆش نەکەیت لێرەدا باسی بەسەرهاتی پیاوێکتەم بۆ دەکەم کە هات بۆ ئەوەی کارم لەگەڵدا بکە و هەمووان پێیان وتم مەیکە هاو بەش و شەریکی خۆت لە بازرگانیدا چونکە قۆڵ بڕ و تەڵەکە بازە بەڵام من بە کەسێکی ڕێک و پێک و خاوەنی وزەیەکی ڕۆحانی بێشمارم دەبینی کە سەبارەت بە دیسپلینکردنی پەیوەندەکانی ئیش و کارەکەی کەم دەست و بێتوانا بوو هەر بۆیە لەبەرخۆمە وتم دیارەکی خوددایە بۆ من کە یارمەتی بدەم دواجار لە بڕی 150 هزار دلاردا دەستی بڕیم ئیدی یەکێک لە هاوڕێکانم لی پرسییم وتی ئەگەر جارێکی دی بگەڕێتەوە کە ڕەتێکی تر کاری لەگەڵ دەکەی منیش وتم بڵێ لەبەر ئەوەی لەو کاتەوە کە ناسییم لی خۆش بووم چونکە من دەزانم ئەو پارەی بۆ ئەوە بردووە لەبەر ئەوەی قەرزێکی زۆرە لە سەری ماوەتەوە بەڵام زۆر مخابن ئەو پیاوە هەموو سرمایە و پارەکەی خۆی دۆڕان چونکە یاسایەکەیە پێی دەوترێت یاسای گەڕانەوە کە مەبەست لەوەیە ئەوەی کە دەینێرێت و ڕەوانەی دەکەی لە هەمان چەشن و جۆر دەگەڕێتەوە بۆلات هەروە بەسەر هاتێکتان بۆ دەجێڕمەوە ئەو دەسەلمێنە دەڵێن پیاوێک لەگەڵ کوڕەکەیدا ڕوو دەکەنە شاخێک ئیدی کوڕەکە دەیەوێ بچێتە نێو ئەشکەوتێکەوە کە لە شاخەکەدا دەبێت هەر بۆیە لە باوکی دەپرسێ و دەڵێ دەتوانم بچم بچمە نێو ئەو ئەشکەوتەوە باوکیشی پێی دەڵێ بچۆ ئیتر کوڕەکە دەچێتە ژوورەوە و لە کاتی بوونیدا لە نێو ئەشکەوتەکەدا قسە دەکا ئیدی گوێی لە دەنجێک دەبێ هەمان قسەکانی ئەو دەڵێتەوە هەر بۆیە بانجی باوکی دەکا و هەم دیسان دەنجێک دەبیسێ ئەویش بانجی باوکی دەکات لەبەر ئەوە کوڕەکە دەڵێ هەی گەوجە ئیدی گوێی لە دەنجێک دەبێ پێی دەڵێ هەی گەوجە لەم کاتەدا کوڕەکە بە پەلە دەگەڕێتەوە بۆ لای باوکی و پێی دەڵێ کەسێک هەیە لە نێو ئەشکەوتەکەدا قسەم لەگەڵ دەکا باوکی لەگەڵی دەچێتە ژوورەوە و بۆی دەردەکەوێت کە ئەو دەنگە زایەڵەی دەنگە هەر بۆیە بە کوڕەکەی دەڵێ ئەوە زایەڵەی دەنگی ژیانە ئەوەی کە تۆ دەینێریت ڕەوانەی دەکەی لە هەمان چەشن و جۆر دەگەڕێتەوە بۆلات ئەرچی کردەی وریای ئەو شتە بە پێدەینێری چونکە جارێکی دی و بەتین و تاوە دەگەڕێتەوە بۆلات لەبەرەوە ئەگەر خۆشەویستی بنێری خۆشەویستیت بۆ دەگەڕێتەوە ئەگەر تووڕەی بنێری تووڕیت بۆ دێتەوە خۆشەویستی خۆشەویستی پەرجوو و معجیزە دەخڵقێنێ بەم دوو چاوانەی خۆم سەگ و پشیلەیەکم بینی لە تەنیشت یەکدیەوە نووسبوون بۆ ئەوەی یەکدی گەرم بکەنەوە و نەهێڵن سەرمایان بێ هەردووکیان یەکتریان خۆش دەویست و لە خەمی یەکتریدا بوون بازنەی خۆشەویستی یەکەم خۆشویستنی خدای پەروەردگار پێویستە ڕەزامەندی خدای پەروەردگار کاری هەرە گرنگ و سەرقاڵکەری مرۆڤ بێ لەم ژیانەدا خۆشویستنی خودای پەروەردگار بە قسە نابێ بەڵکو بە کردار دەبێ لێرەدا بەسەرهاتی گەنجێکم دێتەوە یاد خەونی بەوەوە دەبینی و ئاوەتە خوازی ئەوە بوو کە خوددا شان بەشانی ڕێبکە خەونی بەوە دەبینی و هیواخوازی ئەوە بوو هەست بە بوونی خوددا بکە لەگەڵیدا خەونی بەوە دەبینی و ئومێدەواری ئەوە بوو کە خوددا لە نێو ناخیدا بێ ئیدی ئەم گەنجە خەوی لێکەوت و لە خەونەکەیدا بینی لە کەنار دەریا ڕێی دەکرد و شوێن پێیەکانی لەبەر پێیەکانی دایە و هەروە شوێن پێی دیکە لە تەنیشتێوێ و لە ناکەوت دەنجێک دێت و دەڵێ ئەوانە شوێن پێکانی منن بە هەر حاڵ من لەگەڵ تۆدام ئەدی لاواز نەبووی من بەهێزم کردی ئەدی نەخۆش نەبووی من چارەسەرم کردی ئەدی هەژار نەبووی من ماڵ و سامانم پێدای من زۆر لەوە زیاتر کە تۆ بڕوادەکەی خۆشم دەوێ پیاوێک هەبوو حەزی دەکرد بە جۆرێک بانگ لە خودا بکا و ستایشی بکا کە کەس بەو جۆرە نەیکا لە کاتی بانگ و نزایەکدا پیرەمێردێکی لە تەنیشت خۆیەوە بەدی کرد جلوبەرگەکەی سپی و ڕدێنی سپی بوو نزا و دوعاەکی زۆر جوان و سەرنجڕاکێش بانگی لە خوددا دەکرد ئیدی کابرا نزاکەی ئەو پیاوەی ئەزبەر کرد و تەماشای تەنیشتی خۆی کرد بۆ ئەوەی لە پای ئەو نزا جوانە کە لەوی بیست سوپاسی پیرەمێردە بکە بەڵام پیرەمێردەکەی لێ نەمابوو ئیدی ئەو پیاوە چوو بۆ لای پێغەمبەر درودی خوای لێبێ و بەسەر هاتەکەی بۆ جێڕایەوە پێغەمبەر درودی خوای لێبێ بە کابرای وت دەزانیت ئەو پیرەمێردە چێ بوو کە گوێت لێبوو نزای دەکرد کابراوتی نەخێر ئەی پێغەمبەری خوددا نازانم چێ بوو پێغەمبەر درودی خوای لێبێ دەڵێ ئەوە جوبریل بوو هاتبوو بۆ لا تاوەکو فێری چۆنیەتی ڕووکردنە خودای پەروەردگار و چۆنیەتی نزاکردن و ستایشی پەروەردگارت بکات وتب علی یا تواب یا عظیم یا عظیم المغفرە یا ارحم الراحمین اکرم علی بکرمک فی الدنیا والآخرە یا اکرم الاکرمین ئەوە یەکەم هەنگاو بوو لەلایەنی ئەو ئەسحابە پایە بەرزەوە چونکە ویستی بە جۆرێ خدای پەروەردگار شکۆمەند بکە کە شایستەی خدای پەروەردگار بێ ئیدی پەروەردگار بەوە پاداشتی دایەوە کە مەزنترین فریشتەی خۆی ناردەلای تاوەکو فێری ئەو شێوەیە لە نزا و دوعای بکە پێویستە ڕەزامەندی خدای پەروەردگار کاری هەرە گرنگ و سەرقالکەری هەموو مرۆڤێ بگێ لەم ژیانەدا تەنانەت هەندێک کەسێک دەڵێن ناسینی خدای پەروەردگار سەرەکی و گرینگە ئیدی پاشماوەی بابەت و کارەکان لاوەچین وەک دەزانین خدای پەروەردگار خاوەنی نەوە دوونۆ ناوە هەر کەسێک بیانزانێ دەچێتە بەهشتەوە ئەرچی سەرشانی هەر مسلمانێکیش بەرامبەر ئەم ناوانە ئەوەیە کە ئەزبەریان بک واتاکانیان بزانێ و پاشان لەو واتایانە دڵنیا بێ کە پەروەردگار تیاندا خۆی پێوەسف کردووە بۆ نمونە ئەگەر مرۆڤ دەرچی ئەوە بکە کەەوە پەروەردگار ڕسق و ڕۆزی دەدا ئەو کاتە نابێ داوای ڕسق و ڕۆزی لە جگە لە پەروەردگار بکە و نابێت دەست لە کەس پام بکاتەوە چونکە دەزانێ کە ڕسقی ئەو لە ئاسماندایە نەک لە سەرزەوی ئەو مرۆڤەی کە هەمیشە لەگەڵ پەروەردگاردا لە پەیوەندیدایە دووچاری خەم و پەژارە نابێت ئەگەر دووچاری شتێکیش بوو کە لە ڕواڵەتی دەرەوەیدا زیان بەخش دەرکەوت ئەوە لە ڕاستیدا خێر و بێرە و لەلایەن خودداوە بەسەریدا باریوە ئەرچی کردەیی هەوڵ بدە بە ناوە جوانەکانی خدای پەروەردگار ئاشنابی گەر ڕۆژانە ناوێکیش فێربی پاشان ئەوە جێبەجێ بکە کە هەز دەکەی خدای پەروەردگار لەو ناوە شایستەیەتی دوم خۆشویستنی بوونەوەرەکان خۆشەویستی خدای پەروەردگار خۆشەویستی هەموو بوونەوەرە خۆڵقێنراوەکانی دەستی خدایان لێوە هەڵدەقڵێ ئیدی ئەو بوونەوەرانە نەوەی ئادەم بن یاخود بوونەوەرگەلی دیکە بن خۆشەویستی خدای پەروەردگار واتە دەبێ بوونەوەرەکانیت خۆش بوێ لەگەڵ کۆمەڵێک لە یابانیەکاندا بووم کت و پڕ جاڵجاڵۆکەیەکم لەبەر پێکانم دابینی ئیدی دەست و بردویستم پێی پێدا بنێم و پانی بکەمەوە لەو کاتەدا یەکێک لە یابانیەکان پێی گوتم ئەوە چی دەکەیت ئەویش وەک تۆ خاوەنی ڕۆح نییە باش ئەگەر تۆ لە شوێنی ئەو دەبوویتای حەزت دەکرد کەسێک پێشێلت بکاو پانت بکاتەوە ئیدی لەو مرۆڤەوە فێری ئەم شتە جوانە بووم پارێزگاری کردن لە ژیانی بوونەوەرەکانی خودای پەروەردگار لە کەنەدا حوزێکی مەلەکردنم هەیە ڕۆژێک بینیم مێرولەیەک کەوتە نێو حوزەکەەوە ئیدی دەست بەجێ ڕزگارم کرد و تەمەشام کرد مێرولەکە پاش ئەوەی کە ڕزگارم کرد ڕاوەستاوە جووتە قاچەکانی پێشەوەی بەرز کردوتەوە وەک بڵێی نزام بۆ دەکا دوو کچەکەمم فێری ئەوە کرد کە یارمەتی ئاژەڵان بدەن و بە فریایانەوە بچن ئەگەر لە مەترسیدا بوون ئیدی من و ئەوان لە ڕزگارکردنی ئەو مێروانەدا پێش بڕچێمان دەکرد کە دەکەوتنە نێو حەوزی مەلەکردنەکەمانەوە ناتوانم وەسفی ئەو شادی و خۆشیە بکەم و ئەو خۆشببختیە لە باسکردن نایە کە مرۆڤ هەستی پێدەکا ئەگەر بتوانێت بوونەوەرێکی زیندوو لە مەترسی مردن ڕزگار بکە و بووە هۆکاری ڕزگارکردنی لە تیاچوون بۆ نمونە دەبینین ئەو کەسەی کە لە ماڵەکەیدا جانەوەرێک دەبینێ دەچێت و خۆی ئامادە دەکە بۆ جەنگان لە دژی وەک ئەوەی بەگژ لەشکرێکی بێشماردا بچێتەوە ئەمە لە پای چی ئەدی باشە چی دەبێت ئەگەر بەبێ شەڕ لە ماڵەکەت بیکەیتە دەرەوە بۆچی تەنها لەبەر ئەوەی کە بە هەڵەدا چووە و ڕێککەوتوتە ماڵەکەی تۆوە ئیدی ژیانی لێ زەوت دەکەیت ئایا ئەگەر تۆ لە شوێنی ئەو بووتایە و بێمە بەست بچیتە ماڵی یەکێکەوە پێت خۆش دەبوو ئەگەر خاوە ماڵەکە بە چەک پێشوازی لێ بکردیتایە و شوێنت بکەوتایە بۆ ئەوەی بتکوژێ نەک بۆ ئەوەی لە ماڵەکەی بتکاتە دەرەوە خۆشویستنی خدای پەروەردگار خۆشویستنی هەموو بوونەوەرەکانی دیکەی لێوە هەڵدەقڕێ ئیدی چ ئەو بوونەوەرانە لەنەوەی ئادەم بن یاخود لە بوونەوەرگەلی دیبن ئیدی لە دواییدا وا هەست دەکەی کە تۆ لە شادی و بەختیاریدا دەژیت و ئەم خۆشەویستیە بە وزەیەکی ئەو پەڕی جوان و بەهێز کۆمەکت دەکات هەروە زۆرێک لە خەڵکی دەبینیت کە لە نێویاندا هەیە دەڵێ من ئەو جۆرە جانەوەرانە و قین لێە ئەو کەسە لەبەر ئەوەی کە لە سەرتاوە خۆی پێ قبول نەکراوە ئیدی چۆن جگە لە خۆی پێ قبول دەکرێت ئەرچی کردەی سەیری ئەو بوونەوەرە زیندوانەی دەوروبەرت کەوت بیر لەوە بکەرەوە کە دەتانی بیکەی بۆ ئەوی بوونەوەرەکانی خودای پەروەردگارت خۆش بوێت سێم خۆشویستنی خود پێویستە لەسرت خۆتت خۆش بێ و ڕێزی لێ بنێ و بڵیت من ئەو دیاریم خۆش دەوێت کە خودای پەروەردگار پێمی بەخشیوە لە خۆشەویستیشەوە بۆ خوددا خۆشەویستیت بۆ خودی خۆت سەرچاوە دەگرێت چونکە تۆ پەرج و معجیزەیەکیت و خودای پەروەردگار دای هێناویت لەبەر ئەوە دەبێ بگەیتە قۆناغێک کە تێیدا خۆتت خۆش بوێ چونکە خودای پەروەردگار لە باشترین شێوەدا تۆی دروست کردووە پەروەردگار دەفەرموێ مرۆڤمان لە باشترین شێوەدا دروست کردووە پێویستە لەسرت خۆتت خۆش بێ و ڕێزی لێبنێی و بڵیت من لە ڕووی ناوە هاوسنگم و ئەو دیاریم خۆش دەوێت کە خدای پەروەردگار پێمی بەخشیوە ئەرچی کردەیی بە بڕوای تۆ هەندێک لە ڕوخسار و ڕواڵەتەکانی خۆشەویستیت بۆ خودی خۆت چین بیان نووسە خۆشویستنی دایک و باوک دایک و باوکت هەرچێک بکەن پێویستە لەسرت کا خۆشت بوێن لێرەدا بەسەرهاتی کیژێکی هەدە ساڵانتان بۆ دەگێڕمەوە ئەم کیژە هەستی دەکرد ئەو ئیش و کارە ڕۆژانانەی کە دایکی داوای لێ دەکرد بیانکات زۆرن ئیدی کیژەکە بیری لە ڕێگایەک کردەوە کە بەهۆیەوە بەرەنگاری دایکی بێتەوە ڕۆژێک کاغەزێکی دایە دەست دایکی لیستێکی لە خۆ گرتبوو ئەمانەی تێدا هات بوو پاکردنەوەی ناوماڵ بە پێنج دۆلار بڕینی گژوجیا و چیمان بەدە دۆلار سەرپەرشتیکردنی خوشکەکەم بەدە دۆلار کۆی هەمووی 25 دلار پارەکەش دەست بەجێ دەدرێ ئیدی دایکەکە تەمەشایەکی کاغەزەکە دەکا و بەکچەکەی دەڵێ دە دەقیقا مۆڵەتم پێبدە بۆ ئەوەی بیر بکەمەوە چۆن پارەکەت دەمێ لە دوای ماوەیەک دایکەکە کچەکەی بانگ کرد و کاغەزێکی دایە دەست لیستێکی لە خۆ گرتبوو بەڵام نرخەکانی لەسەری دیاری نەکرابوو سکپڕی بۆ ماوەی نۆ مانگ بە ئەوەندە دۆلارە منداڵبوون و ئێش و ئازارەکانی بە ئەوەندە شیردان بە بۆشایی ئەرک و ماندووبوونی بەخێوکردنت بە بۆشایی شەو نخونیم لە کاتی نەخۆشکەوتندا بە بۆشایی خۆراکدانم پێت بە بۆشایی کۆی گشتی هەمووی دراوە سۆز و خۆشەویستی سەروەختێک کچەکە لیستەکەی خوێندەوە دەستی کرد بە گریان و باوەشی کرد بە دایکی داوتی داوای لێبوردن دەکەم زانیم ئەو لیستەی کە مندام پێت هەمووی دراوە ئەگەر تۆ بڕوات وایە و دەڵیت من کوڕی تاقانەی دایک و باوکم و پێویستە بە باشی ڕفتارم لەگەڵدا بکەن ئەوە زۆر چاگەوە بزانە کە تۆ تەنها دایک و باوکێکت هەیە لەبەرەوە پێویستە لەسەر مرۆڤ دایک و باوکی هەرچێکی لەگەڵدا بکەن هەر خۆشی بوێن لەبەرەوە پێویستە فێری ئەوە بین کە چۆن خۆشەویستی بکەین و چۆن لە ئامێز بگرین و فێری خۆشەویستی ڕاست و لە ئامێزگرتنی دروست ببین تەنانەت لە ئامێزگرتنیش ڕێگایەکی دیاریکراوی هەیە وابەستەی وزەیە ئەرکی کردەوی بە ڕێگایەکی زانستیانە بیرکەرەوە کە بتوانیت بەهۆیەوە هەندێک لەو چاکە و پیاوەتی و پاداشتەی دایک و باوکت کە هەیانە بەسەرتەوە بدەیتەوە پێنجەم خۆشویستنی ئەندامانی خێزان پێویستە بگەینە قۆناغێک کە تێدا دەرکی ئەوە بکەین چۆن خۆشەویستی بکەین و چۆن ئەو خۆشەویستیە ئاشکرا بکەین و ڕای بگەێنین پێویستە لەسرد برا و خوشکەکانت وەکو خۆیان خۆش بوێ ئایا هیچ ڕۆژێک لە ڕۆژان هەست بەوە کردووە کە دەتەوێت برا و خوشکەکانت یاخود ئەندامێکی دیاریکراوی نێو خێزانەکەت لە کۆڵ بکەیتەوە ئێستا بەسەرهاتێکی ڕاستەقینەتان دەربارەی خۆشەویستی خێزان بۆ دەگێڕمەوە پیاوێک هەبوو شەش کوڕی هەبوو بە تەواوی فەرامۆشی کردبوو تا ئەوە بوو ڕۆژێکیان کەسێک چاوی پێی کەوت و قسەی لەگەڵدا کرد و ئەوەی پێڕاگەیان کە پێویستە لەسەری ئەو خۆشەویستی کە بەرامبەر خەڵکی هەیەی ئاشکرای بکە و بیخاتە ڕوو ئیدی کابرا گەڕایەوە بۆ ماڵەوە بە شوێن کوڕە گەورەکەی دەگەڕا تەماشای کرد چۆتە ژوورەکەی خۆی ئیدی ئەویش لە دەرگایدا و مۆڵەتی لێوەرگرت تاکوو بچێتە ژوورەوە بۆ لای ئیتر کوڕەکەش فەرمووی لێکرد ئەمەش کارێک بوو پێشتر باوکەکە نەی دەکرد سەر وەختێک چۆ ژوورەوە بە کوڕەکەی گوت من خۆشم دەوێ پاشان لە ئامێزی خۆی گرت کاتێک کە ویستی لە ژوورەکە بڕواتە دەرەوە کوڕەکە دەمانچەیەکی لە ژێر پێخافەکەیدا دەرێ نایە دەرەوە و بە باوکی وت ئەم دەمانچەیە بەرە بۆ خۆت بە نیاز بووم ئەمڕۆ بەکاری بێنم بەڵام چیتر نامەوێ بەکاری بێنم ئەوجە بە باوکی وت پێویستە بە هەموو براکانم بڵێ کە تۆ خۆشت دەوێت لەبەرەوە پێویستە بگەینە قۆناغێک کە تێدا دەرچی ئەوە بکەین چۆن خۆشەویستی بکەین و چۆن ئەم خۆشەویستیە ئاشکرا بکەین ئەگەر زانیت کام ساتە دوایین ساتە لە تەمەن و ژیانتدا ئەو کاتە لێبوردە دەبیت و بە هەمووان دەڵی بمبورن و ئەوەش بزانن کە من خۆشم دەوێن کەواتە بۆچی هەمیشە هەر بەو شێوەیە نەبین ئەگەر کەسێک هەبێ لە نێو خێزانەکەدا ناکۆکی لەگەڵ کەسێکی دیکەی خێزانەکە هەبێ و قسەی لەگەڵدا نەبێ پێویستە لەسەری ئەو کارە نەکە وەک دەزانی ناکۆکی ئەگەر سێ ڕۆژی بەسەردا بڕوا خدای پەروەردگار تووڕە دەکا و ناکۆکی شتێکە بەشێک لە وزەکەمان بە فیڕۆ دەدا کەواتە ئاسانتر و باشتر وایە کە لێبوردە بیت و دواتر خدای پەروەردگار پاداشتت دەداتەوە چونکە ئێمە لە نێو ئەم دنیادا کاتمان نییە بۆ پەژارە و بێزاری و تووڕەبوون لە کەسێک یان لە هەڵوێستێکی دیاریکراوە لەبەر ئەوە ئەگەر لە کەسێک تووڕەبوویت و وزەی خۆت لە تووڕەبوون و بێزاربوون و پەژارەدا بە فیڕۆم مەدە بەڵکو باشتر وایە لی ببووریت ئەوە لە یاد بکەیت کە ڕوویدا هەر بۆیە بۆ کەسێک کە تووڕەت دەکا و لەبری ئەوەی کە ئەو زێت بە فیڕۆبدا کە ئەگەر بگاتە وڵاتێک بۆ ماوەی هەفتەیەکی تەواو ڕووناچی دەکاتەوە چەپکێکی جوان لە وزە بنێرە ئەوە وزەیەکی بێشومارە خودا پێی بەخشیوی و یەکسانە بە پتر لە هەشتا ملیار دۆلار ئەوە بزانە کە ژیان کورتە و دووبارەش نابێتەوە ئەرچی کردەی کەسێک کە تۆ خۆشت دەوێت پێی ڕابگەیەنە کە خۆشت دەوێت شەشەم، خۆشویستنی ئیش و کار. فێر بە چۆن بەسەر ئەو بارودۆخ و کەند و کۆسپانەدا زاڵ بیت کە دێنە سەر ڕێگات هەروە فێر بە چۆن لەگەڵ ئەو دۆخ و هەلومەرج و هەڵوێستانەدا کە ناتوانیت بەسەریاندا زاڵ بیت و کە حەزیان لێناکەی و قایلت ناکەن هەڵبکەیت و بگونجێیت ئەو کەسانە چەندن کە بە کردەوە کارەکەی خۆیان خۆش دەوێت ئەو کەسانە چەندن کە بەیانیان بە خۆشیەوە هەڵدەستن چونکە دەچن بۆ سەر کارەکەیان ئەو کەسانە چەندن کە کارەکەی خۆیان خۆش ناوێ و دەیانەوێ بچنن بۆ سەر کارەکەیان و هاوڕێکەیان لەوێ نابینن ئەو کەسانە چەندن کە حەز بە دیارنەمانی بەڕێوبەرەکەیان دەکەن پێویستە لەسرت فێر بیت چۆن کارەکەی خۆتت خۆش بێ و چۆن بە هەموو کۆششێکتەوە خۆتی بۆ تەرخام بکەیت ئەگەر بتوێ وەربگری و ببەی ئەوە پێویستە لە سرت بدەیت و ببەخشی بۆ ئەوی موچەکەت وەکو شیری بەری دایک حەڵال بێ پێویستە لە سرت کۆشش بکەیت بۆ ئەوەی شایانی ئەو پارەیە بی کە وەری دەگری ئەگەر تۆ کارەکەتت حەز لێ نەبێ کۆششی تێدا بکە بۆی ئەو کارت حەز لێ بێت چونکە ڕەنگە کەم تەرخەمیەکە لەلایەنی خۆتەوە بێ فێر بە چۆن بەسەر ئەو بارودۆخ و کەند و کۆسپانەدا زاڵ بیت کە دێنە سەر ڕێگات هەروە فێر بە چۆن لەگەڵ ئەو دۆخ و هەلومەرج و هەڵوێستانەدا کە ناتانی بەسەریاندا زاڵبی و کە حەزیان لێ ناکەی و قایلت ناکەن هەڵ بکەیت و بگونجیت بۆ ئەوەی کە بتانی لە قۆناغێکەوە بچیت بۆ قۆناغێکی تر پەرۆشی ئەوە بە بواری کارەکەی خۆتت حەز لێبێت و لەگەڵ ئەو دۆخ و هەلومەرجانەدا بگونجێی کە گۆڕینیان لە وزەی تۆدا نییە ئەوەش بزانە کە تۆ ناتانی سەرکەوتوو بیت یاخود ناتانی لە بوارێکدا داهێنان بکەیت کە حەزت لی نەبێت چونکە هیچ کەسێک ناڵێ من حەزم لە کارەکەی خۆم نییە بەڵکو پێویستە لەسرت فێر بیت چۆن کارەکەی خۆتت خۆش بێت لەبەر ئەوە مەڵێ کاتێکە ئیشێکی تر دە دۆزمەوە حاڵم باشتر دەبێت چونکە ئەو کاتە حاڵت باشتر نابێ چونکە کۆمەڵێک هەستی خراپ و نێگەتیفت بەرامبەر ئیشە کۆنەکەت هەیە ئەگەر بچیتە سەرکارە تازەکە ئەو هەستە خراپانە لەگەڵ خۆتدا دەبیت چونکە تۆ پرۆگرام کراوی هەر بۆیە لەوە دڵنیابە کە تۆ لە سەرکارە تازەکەش تووشی هەمان ئەو بابە توشتە خراپانە دەبی کە لە ئیشی یەکەم جارتدا هەبوون چونکە تۆ خۆتت بردوتە سەرکارە تازەکە بێ ئەوەی ئەو هەزگەلە خراپانە بگۆڕی لەبەر ئەوە نەکەی بە پشت بەستن بە هەزگەلی نەرێ و نێگەتیف دەست لە هیچ ئیش و کارێک هەڵبگری پەرە بە خۆت بدە و بچۆرە سەرکارێکی تازە ئەو دەمە دەبینیت لەو کارە تازەیەدا گەورە دەبی و گەشە دەکەیت بەڵام هەتا بەرامبەر کارە کۆنەکە هەستگەلی خراپ و نەرێت هەبێ ئەو هەستگەلانە لە نێو ناخدا گەورە دەبن چونکە مێشک وازت لێ ناهێنێت و ناو بەناو هەر بیرتی دەخاتەوە ئەگەر تووشی کێشەیەکی شاتیت ئەو دەمە مێشک هەردوو گرفتە کۆن و تازەکە دەهێنێتەوە بەردەم ناتوانانی لە هیچ کایە و بوارێکی ژیاندا سەرکەوتوبی ئەگەر تۆقین و ڕقت لەو بوارە بێ لەبەر ئەوە ئەگەر تۆقینت لە ئیشکردن بوو لە شوێنێکی دیاریکراودا ئەوە تێیدا سەرنەکەوتوو دەبی و ماوەیەکی دوور و درێژیش لەو شوێنەدا دەمینێتەوە باوای دابنین کە تۆ وێڕای قینت لەو بوارە لە بوارەکەدا سەرکەوتوش بووی بەڵام سەر وەختێک کە لەسەر ئەو بوارە لا دەچی و نامێنیت قین و بغزەکەت لەگەڵ خۆتدا دەبیت لە ئەزمونونەکانتەوە فێر بە و وێنای خۆت لە داهاتوودا بکە ئەوە بزانە کە ئەمە تەنها قۆناغێکە هیچی تر ئەمانە بەگشتداچوونەوە و لەمپەرەکانی ژیان و بارودۆخ هەمیشە و هەموو کات هەر بە گوێرەی خواستی تۆ نابێت لەبەرەوە پێویستە لەسرت بێ هیچ مەرجێک کارەکەت خۆش بوێ چونکە خۆشویستنی ئیش و کار خۆی لە خۆیدا بەهایەکە و مرۆڤ تەنها کاتێک دەتوانێت لە ماوەی ژیانە کردەیەکەیدا سەرکەوتو بێ خاوەنی دەستکەوت بێ ئەگەر کارەکەی خۆی خۆش بوێ پەرۆشی سەرکەوتنی بێ ئەرچی کردەی سێشت دەست نیشان بکە کە دەتوانیت بیانکەی بۆ ئەوەی لە ئەندازەی خۆشەویستیت بۆ ئیش و کارەکەت زیاتر بکەیت هەفتەم خۆشویستنی خەڵکی ئەوە سروشتی ناوخۆیی و ناوەکی مرۆڤە کە پەیوەندی ئەو مرۆڤە بە کەسانی ترەوە دەست نیشان دەکە پێویستە لەسەر مرۆڤ خەڵکی بەبێ هیچ مەرجێ خۆش بێ چونکە مرۆڤ ناتوانێت هەرخۆی بە تەنها ژیان بەسەر بەرێ لەبەر ئەوەی ئەوە سروشتی ناوخۆیی مرۆڤە کە پەیوەندی ئەو مرۆڤە بە کەسانی ترەوە دیاری دەکات ئەگەر مرۆڤ لە ناخی خۆیەوە خەڵکانی دیکەی خۆش بوێ و هەوڵ بدا لە پردەکانی پەیوەندی و پێکگەیشتنی لەگەڵ خەڵکانی دیکەدا زیاتر بکە ئەو دەمە کەسانی تری خۆش دەوێ و ئەوانیش هەمان هەستی لەگەڵدا ئاڵ و گۆڕ دەکەن بەڵام ئەگەر مرۆڤ لە ناخی خۆیەوە قینی لە خەڵکانی تربێ و چاوەڕوانی خراپە و زیانیان بێ ئەو کاتە لە کەسانی دەوروبەری تەنها تەمەشای لایەنی تاریک و نوتەچی کەسایەتیان دەکا چونکە ئەو لە کەسانی دیکەدا چیتر نابینێ تەنها هەموو شتێکی بەد و خراپ و تاریک نەبێ لەبەر ئەوە گومانیش لەوەدا نییە کە ئەم مرۆڤە دواتر قینی لە کەسانی دەوروبەری دەبێ ئیدی هەر کەسێک بن چونکە ئەو قینە لە نێو ناخی خۆیەوە هەڵدەقڵێ و زادەی ڕفتارکردنی نییە لەگەڵیاندا دەگێڕنەوە پیاوێک چوو بۆ لای سوکرات و پێی گوت من دەمەوێت لەگەڵ ئێوە لەم شارەدا نیشتە جێبم جا دەمەوێ بزانم حاڵی خەڵکی ئەم شارە چۆنە سوکراتیش پێی دەڵێ ئەدی حاڵی خەڵکی ئەو شارێک کە تۆی لێبووی چۆن بوو کابرا پێی دەڵێ خەڵکێکی خراپ بوون کەسم تیادا شک نەدەبرد کە خۆشم بوێن ئیدی سوکرات پێی دەڵێ خەڵکی ئەم شارش کت و مت وەکو خەڵکی شارەکەی خۆت وەهان و هیچیان لەگەڵ ئەواندا جیاواز نییە لەبەر ئەوە بگەڕێرەوە بۆ شارەکەی خۆت یاخود بچۆ بۆ شارێکی دی جگە لە شارەکەی ئێمە. سوکرات دەرچی بەوە کردبوو کە خۆشەویستی و قین لە نێو ناخی کەسەکەەوە هەڵدەقڵێن هەر بۆیە ویستی پیاوی یەکەم لە شارەکە دوور بخاتەوە بەڵام پێشوازی لە پیاوی دووەم کرد لەبەر ئەوە پێویستە خۆشەویستی بێمەرج بێت بۆ نمونە ئەو دایکەی کە داوا لە منداڵەکانی دەکات ژوورەکەیان پاک بکەنەوە بۆ ئەوەی خۆشی بوێن و ئەو باوکەی کە بە کوڕەکانی دەڵێ کاتێکە نمرە دەهێنن زیاتر و زیاتر خۆشم دەوێن ئەمانە هەموان لەو هەڵە و چەوتیانن کە پێویستە ئاگادار بین نەکەوینە ناویانەوە ئەرچی کردەیی خۆشەویستی تۆ بۆ خەڵکی نیعممەتی خدای پەروەردگار هەروەها خۆشەویستی خەڵکیش بۆ تۆ دیسان هەر نعمەتە بەخشین سوود و کەڵکەکە لە ڕزگارکردنی ئەو ماسیە بچووکەدایە پێویستە مرۆڤ بەخشندە بێت کە ڕەتێک شتێکم دا بە خانمێکی هەژار ئیدی هاوڕێکەم کە لە تەنیشتمە بوو پێی وتم ئەوە چی دەکەیت پێم و یارمەتی دەدەم برادەرەکەم پێی وتم زۆر کەسی تری جگە لەو هەن ئەو یارمەتی کە تۆ یارمەتی ئەو دەدەی هیچ کاریگەریەکی نابێ ئیدی وتم ئێستا بەسەرهاتێکت بۆ دەگێڕمەوە بەڵکو شتێکی لێوە فێربی پیاوێک لە کەنار دەریایەک دانیشت بوو دەریاکە شەپۆڵی دەدا و دەهات و دەچوو خانمێکیش لە نزیک دەریاکەەوە دانیشت بوو کاتێک کە دەریاکە شەپۆڵی دەهێنا بۆ کەنارەکە وردە ماسی لەگەڵ خۆیدا دەهێنا بۆ کەنارەکە ئیدی نیان دەتوانانی جارشی دیکە بستنەوە نێو ئاوەکە کابرا خانمەکەی بینی ماسیەکانی دەگرت و جارێکی دیکە دەیخستنەوە نێو ئاوی دەریاکەوت خانمەکە بۆ ماوەی شش کاتژمێر لەسەر ئەم کارە بەردەوام بوو کابرا چاودێری کرد و تەماشای کرد کاتێکیش کە بینی هەر تەواو نابێ ئیدی لی چۆ پێشەوە پێیوت ئەوە تۆ خەریکی چیت خانمەکە پێی دەڵێ ماسیەکان جارێکی دی دەخەمەوە نێو دەریاکەوە بۆ ئەوەی مردار نەبنەوە کابرا پێی دەڵێ ماسیەکی زۆر و کەنارێکی زۆر هەن تۆ بەم کارە بێسوود خۆت شەکەت دەکەیت ئیدی خانمەکە ماسیەکی بچووکی گرت و خستە نێو ئاوەکەوە و بەدەم ئەو کارەوە گوتی کەڵک و سوودەکە لە ڕزگارکردنی ئەو ماسیە بچووکەدایە لە یادمە ڕۆژێک هەرچی پارەیەکم هەبوو لە کیسم چوو تەنها هزار دلارم پێ بوو ئیدی چوون بۆ مزگەوت بۆ ئەوەی نوێش بکەن لە پاش تەوابوونی نوێش ئیمامی مزگەوتەکە وتی مزگەوتەکە پێویستی بە هزار دلارە بۆ ئەوەی مکەبیرەیەکی بۆ دابنرێ منی شارچی پارەیەکە لەبەر با خەڵمدا بوو دەرم هێنا و دام پێی و لەبەر خۆمەوتم پشت و پەنام تۆی ئەی پەروەردگار ئەوجا گەڕامەوە بۆ ماڵەوە و لەلایەن پیاوێکەوە تەلەفۆنم بۆ کرا داوای لێ دەکردم کاری لەگەڵدا بکەم و پێی وتم بۆ ئەو مانگانەیە چەندە کە لە بەرامبەر ئەم کارەدا داوای دەکەی منیش ئەو ژمارەیەم لێدا کە خرجم کرد بوو پاشان کە ڕەتی دەم کرد واتە مانگانەی دههزار دلار ئیدی کابرا قایل بوو گرێبەستێکی سێ ساڵی لەگەڵدا کردم ئەرکی کردەیی تۆ چەند بەرامبەر خەڵکی بەخشندەیت خدای پەروەردگاریش ئەوەندە بەرامبەرت بەخشندە دەبێت کۆتایی هەموو ساتێک لە ساتەکانی ژیانت بەو جۆرە بژی وەک ئەوەی دوایین سات بێت لە ژیانتدا بە باوەڕ و بە خۆشەویستی خدای پەروەردگار و بە ئومێد و بە خۆشەویستی بژی بە تێکۆشانەوە بژی نرخ و بەهای ژیان بزانە لە ئەزموونەکانتەوە فێربە و وێنای خۆت لە ئایندەدا بکە و ئەوە بزانە کە ئەمە تەنها قۆناغێکە و هیچی تر و ئەمانە کەند و کۆسپەکانی ژیان و هەموو کاتێک بارودۆخ هەر بە خواست و ویستی تۆ نابێ بەڵام بارودۆخەکان هەرچیەک و هەرچۆنێک بن و لەمپەرەکان هەرچیەک و هەرچۆنێک بن پێویستە هەستەکانت ئەرێ و پۆزەتیڤ بن کارتێکەری دەرەکی هەرچیەک بێ تۆ هێشتا هەر زیندووی هەناسە دەدەی دەرفەتی ئەوەت هەیە کە زیاتر لە خودای پەروەردگار نزیک بیتەوە دەرفەتی ئەوەت هەیە تەندروستیت باش بکەیت دەرفەتی ئەوەت هەیە ئامانجەکانت بهێنیتە دی دەرفەتی ئەوەت هەیە ببیتە خاوەنی خێزانێکی باش دەرفەتی ئەوەت هەیە خەونەکانت بهێنیتە دی مادامەکی لەم دنیاەدا بەسەر زیندویت ئەوە هەستەکانت پشتگیریت لێ دەکەن ڕێگا مەدە ئەو شتێکە لە ناخدایە جاڕس و بێزارت بکە ئەوەش بزانە کە خۆشەویستی بناغی ژیان و نیعممەتێکی خودای پەروەردگارە لەبەر ئەوە خۆت لەوە بێبەش مەکە کە لە سایە و سێبەری ئەو نیعممەتە گەورەیەدا بژیت. خۆشەویستانم لێرەدا هاتینە کۆتایی کتێبی هێزی خۆشەویستی و لێبوردن لە نووسینی دکتۆر ئیبراهیم الفەقێ و لە وەرجێڕانی کارزان عزیز.